ئەمڕۆ ڕۆژی جیهانی دیموکراسیە ئەتوانین مانای زاراوەی دیموکراسی لە پوختەی قسەکانی ئەبراهام لینکۆلن کە شانزەهەمین سەرۆک کۆماری ئەمریکایە وەربگرین کە دەڵێ مانای زاراوەی دیموکراسی واتە حکوومەتی خەڵکی لەلایەن خەڵکەوە بۆ خەڵک ئەم بیرۆکە بە ڕواڵەت زۆر سادەیە کەچی لە واقیعدا زۆر ئاڵۆز و تێکتەنراوە ئەگەرچی مانای دیموکراسی تا ڕادەیەک ڕوونە بەڵام ئەم مەسەلەی کە خەڵک چۆن بەسەر خۆیاندا حکوومەت بکەن هێشتا هەر مژاویە و ڕوون نەکراوەتەوە. دەشڵێت، لە سیستەمێکی دیموکراسیدا هیچ کەس فەرمانڕەوای هەمیشەیی نییە و هیچ کەس لەسەر تەختی دەسەڵات کڕ ناکەوێ و ڕۆژی جیهانی دیموکراسی لەلایەن کۆمەڵی گشتی نەتەوەیەکگرتووەکانەوە دیاریکرا کە لە ساڵی دوو هەزار و حەوت ەوە پازدە ی ئەیلولی وەکو ڕۆژی جیهانی دیموکراسی دیاری کرد. ئەزیزانم ئەمڕۆ گفتوگۆی ئەوە دەکەین ئایا کۆمەڵگای کوردی لە چ شوێنێکی دیموکراسیدایە؟ لەگەڵ میوانەکەم ئاریان ڕەوف مامۆستای زانکۆ و پسپۆڕی سیاسی کە لە ڕێگەی پەیوەندی تەلەفونیەوە لەگەڵمانە. مامۆستا ئاریان سڵاو لێبێ و خۆشحاڵین کە لەگەڵمانی ئەمڕۆ. سڵاو لە ئێوە و لە بیسەرانیش. زۆر سپاس. زۆر سپاس. مامۆستا ئاریان ئێمە وەکو کۆمەڵگای کوردی لە کوێی دیموکراسی داین؟ ئایا بە فەعلی دیموکراسی پیادە ئەکەین یاخود نەخێر؟ لە ڕاستیا وەڵامدانەوەی پرسیارێکی وا تۆزێ ئەستەمە لەبەرەوەی وەکو لە پێشنیزەکەی بەڕێسانە مژت پێدا پرسی دیموکراسی پرسێکی معقدە پرسێکێر ئاوا سادە و ساویلکە نیە ئێمە بە چەند دقی قسەی لەسەر بکەین بەڵام بە شوازێکی گشتی هەر لەو پێناسەوەی کە باسان کرد فەرمان ڕەوایی گەلە لە ڕاستیا ئشکالەتی گەورە هەیە چکە دوای ئەوە تەتویر بە ئەو تەمکەێ دراوە ئەمە توانین بڵێن دیموکراسی لە ئێستا کە لە فۆرمولە بۆ لە شوازێکی کە گونجاوە توانین بڵین بە پسنتراوە بریتە لە دیموکراسی لیبرالیزم یا دیموکراسی لیبرال ئەگەر بەو پێوەرانەی کە ئێستا هەیە بۆ دیموکراسی بڕوانی ئەمە تەماشاکەین وڵاتانی ئەوروپا وڵاتانی ئەمریکا بوون بە پێوەرێک کە ئێمە دیموکراسی پێک پێوین لە ڕاستیا ئێمە جیازێکی زۆرمان هەیە چ لە ئاسی کۆمەلگا چ لە ئاسی دەسەڵاتی سیاسیە ئەیکە لە گرفتە سەرەکیەکانەوەیە کە لە کۆمەلگا ئێمە هێشتا دیموکراسی لە چوارچویکی تەسکار بینێتەوە ئیش بریتێت لە هەڵبژاردن بوونی حزابی سیاسی یا پارتی سیاسی بوونی ململانێ لە نێوانی پارتە سیاسیەکان بەڵام ململانیەکی ڕووکەشیانە نەک ململانێک کە بیگەنتە و ئاستەی کە دەسا و دەستکردنی دەسەڵات بێنێتەکایەوە بەرحاڵ ئەگەر لە چوارچێوەی پرەنسیپە گشتەکانی دیموکراسی لیبرالیزمە تەماشای دیموکراسی لە هەرێمی کوردستانە بکەین ئەبێت ئەو پێوەرانە ئاماژە پێبین و دانە بەدانێ و پێوەرانە هەڵسەنگێنی بۆی بۆ نێکی لەو پێوەرانەی کە ئەساسیەتە تەداولکردنی دەسەڵاتە دەسا و دەستکردنی دەسەڵاتە لە ڕاستە دەسا و دەستکردین دەسەڵات لە هەرێمی کوردستان ئێمە زانین کە لە ئەزمەیەکە چ قەیرانێکی گەورە چکە لە هەرێمی کوردستان لە ڕاستە دەسا و دەستکردنی دەسەڵات بوونی نییە کە کاتێک شەگاتەوەی کە دەسا و دەستێنی دەسەڵات ڕوو بە قەیرانی گەورە نائیستقراری سیاسیە نێتە کایەوە لە کاتێکە ئامانجی دیموکراسی یاخود دیموکراسی خۆی لە زەمینەیەکا دێتە کایەوە کە ئیستقراری سیاسی هەبێ یاخود ئەوەی کە پێوتری ئارامی سیاسی هەبێ بەڵێ بەڵام کە ئێمە گاتە دەسا و دەستکردنی دەسەڵات وەکو چەند ساڵی ڕابردوو بینیمان نائارامی سیاسیە ناوەتە کایەوە بەدەر لەوەش تەنانەت لە گۆڕین لە ژمارەی کورسیەکانیشە نە ئارامی سیاسی هێنێتە کار، وەکو ئەوەی ئێمە ئیستا بینین لە چەند مانگی ڕابردوە بە حوکمی ئەو ململانێی لە نێوان دوو هێزی سەرەکی لە هەرێمی کوردستانە هەبوو و کەم بوونەوەی کورسی با بڵێین پەرلەمانی کوردستان کاریگەری لەوە هەیە کە ئەسڵەن گومان هەیە لە هەڵبژاردنەکانی ئایندە خەڵترسی و نائستقراری سیاسی گەورەتر دروست بکات کەوابێ دیموکراسی یاخود هەڵبژاردن لە هەرێمی کوردستانە کە بووە بە بنەمایەکی دیموکراسی ڕاستە شتێکی زۆر زۆر هەڵەیە لەگەڵەوەشان نائستقراری سیاسی نارامی سیاسێنێتەکە ئەگەر خاڵی تریان تەماشا بکەی مەسلەی شەفافیەتە پرسیارەکە ئەوەیە لە هەرێمی کوردستانە شەفافێت هەیە لە ڕاستی ئەوە با بخبی سەر بێ مەسەلەی ئازادی ڕادەربڕین یەکێکە لەو خاڵە هەرە گرنگانە من نای شارمەوە لە چەند ساڵی ڕابردووە هەمومان دڵخۆش بوون کەەوە هەرێمی کوردستان با بڵین فەزای ئازادی ڕادەربرین زۆر زۆر فراوانە و خەریکە گەشانەوەیکی باشە بین بەڵام ئەمە ڕۆنە چوە ناوەی کە با بڵین گۆڕانکاری دروست بکە فەزای ئازادی ڕادەربڕین تەنها بریتی نییە لەوەی کە ڕۆژنامەیەک هەبێ یاخود دەیان پێیجی فەیسبووکی و کەناڵی تەلەفزیۆنی و ئەو شتانە هەبێت بەڵکو ئەوەی ئەوەی گرنگە لە ئازادی ڕادەربڕین ئەمانە تا چەند فراهیمی ئەویان کردو ناو کۆمەلگای ئێمە قبولی ئازادی ڕادەربڕین بکە ئەمە چۆن وەڵام بینەوە بەسیترین نمونەی ئایا ڕاگەیاندنی ئازاد بەوەی کە لە چەند ساڵی ڕابردووە دروست بووە توانیوێتی فەزایەک دروست بکە کە منێک بە ئازادی خۆم بتوانم قسە بکەم لەسەر ئەو پرسانی هەیە لە کۆمەلگا نەخێر نمونەیەکی تازە لەین لەم ڕۆژانە مامۆسایەکی ئاینی ئەڵێ من کوردم تەنها ئەوەندەی کورد بڵێ کە کۆمەڵگای ئەمە کۆمەڵگایەکی ئیسلامیە بە هەزاران خەڵک بە سەدان هەزار خەڵک پەلامارێ دات و قسەی ناشرینی پێکە ئەمە بۆ مامۆسایەکی ئاینی کە لە کۆمەڵگای ئێمە کۆمەڵگایەکی مسلمانە جا چ جای کەسێکی غیرە ئاینی کەسێکی غیرە مسلمان کەسێکی غیرە مامۆسای ئاینی ئەو قسەیە قسەیە قسەیەک ئازادی ڕادەڕوونی خۆی بکات چۆن پەلامار بدرێت بۆی ئەمە ئازادی ڕادەربڕینیش ئەگەر هەڵسەنگانی بۆ بکەین لە ڕاستە بەربوونێک لەوەی کە ئەوێ یەکێک هەوڵەدا کە هەمومان یەک ڕەنگ بین بێک شێواز بیرکەنەوە لە هەمان کاتیشا پەربوونێکی گەورە هەیە لەوەی کە هیچ ئاراستێکی گرتو نییە بۆ ئەو پرانسیپە گشتیانەی کە بتوانین دیموکراسی بێنتەکەەوە ڕێزگرتن بێنتەکە قبولکردنی جیازەکان بێنتەکە کەوا بێ فەزای ئازادی ڕای دەڕبین لە ڕاستێ لە هەرێمی کوردستان لە ژێر ئەو پرسیارەیە کە پێشتر ئاماژەمان پێدا مەسلی عدالت یەکێکی ترە لە پرەنسیپە ئەساسیەکان یان دادپەروەری بەڕاستی لە هەرێمی کوردستانە بە هەمان شاز کێشەمان هەیە ئایا هاوڵاتیەک ئەتوانی وەکو هاوڵاتیەکی تر مامەڵی لەگەڵا بکرێت نەخێرێ مە ڕۆژانە بەداخەوە بینیم با بڵین پاشگری جیاواز جیاز ئەبێت تۆ لە خۆت بنین تاوەکۆی بگەی بەش شتێک بەدەست بێن ینی بۆن من لە هەرێمی کوردستان زۆر جاواڵێم ئەبێت سەر بە گروپێکی سیاسی بی لە زۆنێکی سیاسیە ئەگەر سەر بۆ نەبی ئەوە تۆ تاو هاوڵاتینی لەگەڵ ئەوەشا لەو گروپە سیاسیە باوڵە حزبێکی سیاسی لەو حزب سیاسیش ئەبێ سەر بە گروپێکی دیاریکراو لەو گروپە دیاریکراوەش بچووکە بێتەوە بۆ ڕێچکەیەکی دیاریکە دوای دێتەوە بۆ خێڵێ ئەنیوا بچووکە بێتەوە سەرنجام تۆ لە نێو ئەم هەموو پاشگرانە چۆن ئەتوانی عەدالەت بەرقەرار بکەی لەوەی کە هەموو هاوڵاتیەک بتوانێ شتێ بەدەست بێنێ لەوەی کە با بڵێین ئەلانی هۆزیفێک تەنانە هۆزیفێ کران ئەمە خۆی بۆ خۆی ئەوە کاتە کە ئێمە ئەمە هەمومانە با بڵین پرسیاری لەسەردابین ئایا هەرێمی کوردستان ئەتوانین بڵین دیموکراسیە لە ڕاستە لە قەیرانێکی زۆر زۆر گەورایە ئەگەر لە ساڵانی ڕابردووە دڵمان پێ خۆش بوو لە ئێستا بەرەو خراپترە ڕوە باشە مامساریان قسێک هەیە لەبارەی کۆمەڵی دیموکراسی و هەروەها دەسەڵاتی دیموکراسی ئایام دوانە جیاوازیان هەیە واتاکرێت یەکێکیان دیموکراسی بن ئەوکەی دیکاننا ئەزانی با وا با پرسیارەک وا بکەینە بەم شازە بڵین نظامیکی دیموکراسی ئەتوانی کۆمەلگایکی دیموکراسیش دروستکە بە پێچوانە کۆمەلگایکی دیموکراسی توانی نظامیکی دیموکراسی دروستکە بەڵام لە ڕاستە من نە کۆمەلگاکەمان دیموکراسی نە نظامی سیاسەکەشمان دیموکراسی بۆیە محاڵە لە لە نەبوونی ئەم با بڵێین یەکێکیانە تۆ بتانی دیموکراسی بەرهەم بهێنی دیموکراسی لایمە تەنها شوازە شکڵەکەی خۆی گرتووە گەر ناخۆ شتێکی با بڵێ مەحاڵ نیە بڵێ نەبێ بەڵام لای ئێمە تەنها شکڵە و ناتوانێ بەدەر لەوە مەسلەیەکی ترێکی لەو خاڵانێکی گرنگە ئازادی با بڵین نظامی سیاسەکە خۆیەتی بەداخەوە لە هەرێمی کوردستان ئێمە نظامی سیاسی لە هەرێمی کوردستانە و بەستەیە بە هێزە ئەقلیمیەکان و بەستێ بە هێزە نێودۆڵتەکان و ڕەنگە هێزە نێودۆڵتەکان لە ڕابردووە ئێمە دەرەنجامی ئەوە بوو بێتین ئەو دیموکراسی لە هەرێمی کوردستان ناتۆتەکە بۆ نمونە ئەو هێزە لیبراڵانی کە لە دنیا هەن پاڵپشتی ئەم فۆرمە حکومڕانیان کرد لە هەرێمی ئەم با بڵێ هەرێمی کوردستانیان کردو بەڵام پارتە سیاسە دەسەڵاتدارەکان نیان توانی فۆرملی خۆیان بکەن لەگەڵ ئەو نیزانامە دیموکراسی کە لە وڵاتانە هەن هەریش نەبێ ڕێژەیەکی کەم بە پێچوانەوە لە ئێمە کە دەرنجامی با بڵێین شەپۆلی سێیەمی دیموکراسین، ئێمە هاتین بە پێچەوانەی ئەوەوە مامەڵەمان کرد، بۆیە هەر ئێستا بینین تەنانەت نەک نەمانتوان دیموکراسی بێننە کایەوە، هەرێمەکەشمان خستۆتە بەردەم هەڕەشە، یانی ئەسڵەن ئێستا قسە لەسەر دیموکراسی لە هەرێمی کوردستانە نییە لە ڕاستی، نە بەهێزکردنی دیموکراسی نییە، یاخود تەعزیزکردنی دیموکراسی نییە، بەڵکو قسە لەسەرەوەیە چۆن هەرێمی کوردستان بهێڵدرێتەوە. یا بمێنێتەوە تەنان بۆ شوازە خراپەیشی بۆ فۆرمە حکمڕانی خراپەی کە هەیە لە ئێستا باشە مامۆسا ئاریان ئەگەر تێبینیت کردبێ بەشێک لە تاکی ئێمە چ لەسەر ئاستی هەرێم و چ عێراقیش میلێکی هەیە بەلای دەسەڵات داری تاکڕەوە پێیان وایە ئەوان باشترە و بەرامبەرەکەی کە دیموکراسی و فرەیە فەوزا و هەرایە قسەی تۆ چییە لەسەر ئەمە ئەمە شتێکی ئاساییە زانی بۆ لەبەرەوەی تۆ ڕۆژان لە سوۆسیال میدیا ئەمە ئەکرێ بە مێشکی گەنج و ئەمە ئەکرێ بە مێشکی خەڵکەوە تەنانەت هاین لە چەند ساڵی ڕابردووە ئێمە خەڵکی وامان هەبووە با بڵێ هەڵسەنگانی کردو هاتەوە تێتی بۆ نەنزامی بە زۆر زۆر باشتر بۆچی لەبەرەوە سوۆسیال میدیا لە ڕگەی سوۆسیال میدیاوە کۆمەڵە گروپ هەن هانی ئەم پەیج و نازانم واڵ و ئەو شتانەیەدەن دین میشی گەنجی تۆ شۆرنەوە یەکێک لەو شتانێکەکری ئەوەیە کە بڵێ با بڵێین کەسی توندڕەو باشە، کەسی دەسەڵات سەپێن باشە، دیموکراسی ئەسڵەن خراپە، دیموکراسی جەندەر خۆیانەوە خۆی نایە ناو جەندەربازیمان بۆ هێنێ، هاوڕەگەزبازیمان بۆ هێنێ فڵان، ئەمە خاتە عەقڵێتی گەنجەوە و ئەوە خەڵکانیشی کە ئاستی با بڵێین ئاستێکی گشتی کۆمەڵگایمە لەو ئاستایە کە هەموو ئەو شتانەی کە پێ دێ قەبووڵێکە. بۆیە کە ئەمەی پێدا ئەمە لە مێش کارساز نەبێت و دژی ئەو ئاوەستێتەوە دیموکراسی ئەسڵان خراپە لەبەر چی لەبەر دیموکراسی کوفرە هێنە دیموکراسی وەکووتمان ئەو شتە خراپانە هەیە کە کنتێکی بچووکیان لە ئەوروپا و لە ئەمریکا داگیر کردو ئەڵێ ئەمە بۆ تۆ هێنە بۆیە ئەوش ئەڵێ کاک کەوابێ دیموکراسی خراپە من لە قازانجی چیا تەبان لە قازانجی دەسەڵات بە دەستانە چکە خۆیان ئەمە هان ئەدەن کەوا گەنجە بێ وابێ بکاتەوە باشە مام ساگەر بینە سەر پرسیاری کۆتایی هەندێک جار باس لەوە کرێ کە دیموکراسی کێشەی زۆرەوە سەر دەکێشە بۆ فەوزا و هەر کەس بۆ خۆیەتی پێت وایە جیهان دیموکراسی تێپەڕاندەوە بە دیلێک هەیە بۆ دیموکراسی لە بەدیلی دیموکراسی چی باشتر هەیە لە ڕاستیان نیمانە تا ئەم لەحەزەیە نیمانە دیموکراسی لیبرالیزم تا ئێستا باشترین فۆرمە بە بەڵگەی چێ بە بەڵگەی ئەوەی کە هاوڵاتیکی مسلمانی ئێمە ئەڕوا لە ئەوروپا یاد بۆ من لە بەریتانیا چێ کلێسایەکە کڕێکە بە مزگوت هەزارانی واکات لە کۆمەلگای ئەوەی کێشە بۆ دروست بۆ نەخێت بەڵام تەبعەن بەدەر لەوە بۆ نمونە لە چەند مانگی ڕابردووە پێمابێت دوو گەنج لەلایەن چەند مسلمانێکەوە کوژراون چەند کەسێکە بەر حاڵ کۆمەلگای مسلمانی پێتاوان بارکار لە بەریتانیا فەوزایەکی گەورە دژ بە مسلمانان لەوێ سەری هەڵداوە تونڕەوی سەری هەڵدا بەڵام نیزانی ساسی دێت چیەکە خەڵکە مسلمانەکە پارێزێ لە بەرامبەر ئەو تونڕەوانێکی خەڵکی هاوڵاتی وڵاتەکە خۆیان ئەمە ئەمە ئەو دیموکراسیە کە ئێمە باسێکن کەوابێ ئەو فۆرمە باشتر لەو فۆرمەی کە ئەمە پێوتێن تاکڕەوی یاخودەوەی کە بانگەشەی بۆکەن بە حکمەوەی کە ئێستا با بڵین شەپۆلی سێمی دیموکراسی لە ئەو پڕی لاوازبوونیاتی لەبەرەوەی ئێمە تەمان هەمومانە گرێدراون بە یەکەوە پێوتێ سیستمی سیاسی جیهانی بەرەو گۆڕانکاری سیستمی سیاسی جیهانی لە ڕابردووە دیموکراسیە لیبڕاڵەکان بە سەریا باڵادەست بوون، بەڵام ئێستا مونافسی بۆ دروست بوو، ئەوانەی شوێن ئەو دەسەڵاتانەن کە تاکڕەون، سینە، ڕوسیایە و لە ئاستی ئیقلیمەکانە، تورکیایە، ئێرانە، هەموو ئەمانە کاریگەری لە سەر عەقڵێت و بیرکردنەوەی ئێمەش دروست دەکەن، سەرەنجام ئەوەیە کە ئێمە بڵێین دیموکراسی لە ڕاستیا خراپە، لە کاتێکا دیموکراسی لەوە باشتر نابێت، چونکە هەر هیچ نەبێ مەفهو هاوڵاتی بوون نەهێنێتە کایە، هاوڵاتی بوون ئەوەیە کە هەر هەموومان لە چوارچێوەی ئەو نیزامە سیاسییە ئازادین لەوەی کە مامەڵە ئەکەین، دادپەروەریمان بۆ فەراهەم ئەکرێ، هەڕەشە نییە لەسەرمان، نائیستقراری سیاسیمان بۆ دروست ناکرێ، بەڵام لە نیزامێکی ئەوانەی کە ئێمە بینین، یانی ئەگەر بێین موقاڕنەی دەسەڵاتە تاکڕەوەکان بکەین بە دیموکراسییەک کە لە ئەوروپا هەیە، لە ڕاستیا ئاسمان ڕێسمان جیاوازییە، لەوێ تاک پارێزراوە، بەڵام لای ئێمە هەمیشە لەژێر هەڕەشەین چونکە لەبەرەوەی نائیستقراری سیاسی دروست دەکات دەسەڵاتی تاکگەری. سەرەنجام چیمان بۆ کە هەڕەشە لەسەر تاک دروست دەکات، هەڕەشە تەنانەت لەسەر کۆمەڵگە، دەرەنجامیش ئەوەی کە لە ڕابردووا بەسەر کوردا هاتووە و ڕەنگە لە ئایندەشا بەسەر بێت، جینۆسایدیش ئەکرێت تەنانەت. ئەمە بە تایبەتی بۆ هەر گەلێک ئاسایی بێت کە دەسەڵاتی تاکڕەوی قەبووڵ بکا، قەبووڵ بێ، ئاساییە، بەڵام بۆ کورد نە، چونکە کورد دەوڵەتی نییە، کە دەوڵەتی نییە، نیزام لەژێر دەسەڵاتی دەوڵەتیشی ترایە، سەرەنجام ڕووبەڕووی چێ بێتەوە؟ ڕووبەڕووی ئەو هەڕەشانە بێتەوە ئەگەر نیزامی دیموکراسی نەبێت کە لە چەند ساڵی ڕابردووە هەبووە جینۆساید کراوە، شوناسی لەناو براوە و بە ئێستەشەوە وا ئەبین کە لە خراپترین دۆخیایەت. بەڵێ زۆر باش ئاریان ڕەوف مامۆستای زانکۆ و پسپۆڕی سیاسی خۆشحاڵ بوون ئەمڕۆ لەگەڵمان بووی سوپاس بۆ جەنابت. زۆر سوپاس دەست خۆش بوویەوە. زۆر سوپاس دووبارە. ئازیزانم ئەمڕۆ ڕۆژی جیهانی دیموکراسی بوو،